ئەڵقەی پانزە. لای ڕاستکۆلنییکۆڤ وابوو کە دوای دانپیانانەکانی سکرتێرەکە زیاتر بێ شەرمی و گوێ پێنەدانی بە خەرجدا بەڵام سەیرەکە لەوەدا بوو کە کتو پڕ ڕاسکۆڵنیکۆف تەواو لە ڕای خەڵکی، ڕای هەر کەسێک بێ، بە تەواوی بێ دەربەست بوو. ئەم وەرچەرخانیش لە ساتەوەختێکدا لە چرکەیەکدا ڕووی دا. ئەگەر ئارەزووی بیرکردنەوەی ئەو مەسەلەی ببوایە، بە تەواوی سەری لەوە سوڕەما کە چۆن توانیوێتی چەند چرکە ساتێک پێشتر لەگەڵ ئەوانەدا قسە بکات و بە باس و سکاڵاکانی سەریان بیەشێنێ. باشە ئەم هەستە لە چووە هەر ئێستا بە پێچەوانەوە ئەگەر ژوورەکە لە پرێکدا نەک لە پاسەوان بەڵکو پڕ بێت لە هاوڕێکانیشی ئەو کاتێش ڕەنگە و شێکی گەرمی دەست نەکەوێت کە بەدڵ بیڵێت چونکە لە پرێکدا دڵی پڕ بوو لە بۆشاییەکی گەورە هەستێکی نامۆ تاریک تەنیاییەکی پڕ لە ئازار و بێ دەربەستانەی سەیری کەوتە دڵیەوە. نەدان پیانانە تایبەتیە لاوازەکانی بەرامبەر بە ئیلیا پیترۆڤیچ نە سەرکەوتنە نابووتەکەی ئەفسەرە لاوەکە، هیچێک لەمانە نەبوونە هۆکاری ئەو ئاڵوگۆڕەی کوتوپڕ بەسەر دڵی داهات. نا ئەو ئێستا چپەکی بەزەبوونی و کزی خۆی و ئەم فیز و هەوا و ئەم ئەفسەر و ژنانی ئەڵمانی و داواکاری و نووسینگەشتی ترەوە کەوتووە ئەگەر ئەم لەم چرکە ساتەدا فەرمانی سووتاندنیان بەسەردا بدایە کەمێک بۆی ناجوڵا تەنانەت بە وردی گوێدێری فەرمانەکەی شەبوو ئەم وەرچەرخانەی کێستا لەودا پەیدا بوو بۆ خۆشی تەواو تازە و پێشببینی نەکرا و کتۆپڕ بوو وانە زانرێ کە ڕاست کۆڵنییکۆف لە ڕێی ئەقلەوە پەی بەمە بردبێ بەڵکو بە تەواوی توانایەوە هەستیە کرد کە نەک تەنیا لە باسکردنی ئەو شتە تایبەتی و هەستبزوێنانە، بەڵکو بە هیچ جۆرێک، لەسەر هیچ مەسەلەیەک، ئیدی نابێت لەگەڵ ئەم جۆرە کەسانەدا لە نووسینگەی پۆلیسدا قسە بکات، تەنانەت ئەگەر هەموو ئەوانە برا و خوشکی ڕاستەقینەی بن، نەک ئەفسەری پۆلیس، بە تایبەتی باسکردنی بابەتێکی تایبەت بە ژیانەوە، کە تەواو بێهودەیە. تا ئێستا هەستێکی ئەوەندە سەیری لە خۆی دانەدی بوو ئەوەی لە هەموو زیاتر ئازاری ئەدایە ئەو هەستە بوو نەک تێگەیشتن و دەرکی مەبەست هەستێکی هێن قوڵ کە لە هەستەکانی پێشووتری زیاتر ئازاریانەدا سکرتێرەکە خەریکی نووسینی مەبەستێک بوو کە ئاسایی بۆڵامدانەوە پێویستە واتە وتنی ئەوەی کە ناتوانم بیدەمەوە بەڵێن ئەدەم لە فڵانە وەختە هەر وەختێک بێ بیدەمەوە لە شار ناچمە دەرەوە کەل و پەلم نافرۆشم و نایبەخشم و لەم جۆرە شتانە سکرتێر لە ڕاست کۆڵنییکۆڤ ڕاما و بە سەررسامیەوتی تۆ توانای نووسینت نییە خەریکە قەڵەمەکە لە دەست دەکەوێتە خوارێ نەخۆشیت ڕاستکۆڵنییکۆڤتی بەڵێ سرم گێژەخوا چی ماوە بیڵێن سکرتێرەکە وتی تەواو مۆری بکە سکرتێرەکە نامەکە هەڵگرت و کەوتە ناو و نامەکانی ترەوە ڕاستکۆڵنییکۆف قەڵەمەکەی دایەوە وەلێ لە باتیەوەی هەستێت و بڕوە هەردوو ئانیشکی ناسەر مێزەکە و بە هەردوو دەستی کەوتە وشینی سەری ئەدوود بزمار بە کاژەڵاکی سەریدا داکوتن، لە ناکاوێکدا بیرێکی سەیری بەسەردا هات، وەک ئەوەی بڕواتە لای نیکۆدیم فۆمیچەوە و ئەوەی دوێنێ شەو ڕوویداوە بە هەموو وردەکارییەکانەوە بۆی باس بکات و پاشان لەگەڵ هەموویاندا بڕواتەوە بۆ ماڵەکەی و ئەو شتانەی لە سوچەکەدا لە کونەکەدا دایناوە پیشانیان دا. ئەم بیرە هێند بە هێز بوو کە بۆ ئەنجام دانی لە جێگاکەی هەستا بەڵام زوو بیری کردەوە چاکتر نییە باشتر بیری لێ بکەمەوە نا باشترە زیاتر لێی ڕانەمێنم و ئەم کۆڵە لەسەر شانم لابدەم وەێ لە پرا وەک لە جێگاکەیدا وشک بوو بێوا بوو نیکۆدیم فۆمیچ بە گەرمی لەگەڵ ئیلیا پیتۆڤچ سەرگەرمی ئەم قسانە بوو نابێت هەردووکیان ئازا دەکەن یەکەم دزیەتی لە هەموو شتەکاندا هەیە تۆ خۆت بڕیار بدە ئەگەر ئەوان ئەو کاریان کردبێ بۆ بانگی دەرگاوانیان کردووە بۆ ئەوەی خۆیان تاوانبار بکەن یان فڕوفێڵێک بەخەرج بدەن نا ئەمە زێدەڕەوییە لە فێڵبازیدا. بێ لەمانەیش پستریاکوفی خوێنکاریان دیوە کاتێک کە ویستوێتی بڕواتە ناو ساختمانەکەوە. هەردوو دەرگاوان و ژنێکیش دیوانە. ئەو لەگەڵ سێ هاوڕێدا بووە و لە بەردەم دەرگای چوونە ژوورەوەدا لێیان جیابووتەوە. پێش جیابوونەوەش لەبارەی دانیشتوانی ساختمانەکەوە لە بەردەم هاوڕێکانیدا پرسیاری لە دەرگاوانەکان کردووە. باشە ئەبێت یەکێک کە خەیاڵێکی وای لە ژێر سەردا بێ پرسیار لە سەردانیشتوانی ساختمانەکە بکە هەروەها کوخ پێشەوەی بچێتە لای پیرێژنەکە نیو سعات لە خوارەوە لای زەڕەنگەرەکە دانیشتۆ و لە سعات هەشت و چارەکی تەواودا لەوێ ڕۆشتوتە سەرەوە بۆ لای پیرێژنەکە فەرمو خۆت بیری لێ بخەگەڕ ئیلیا پیترۆڤیچ وتی، مۆڵەتم دا. ئاخر ئەم ئاڵۆزیە چۆن کەوتۆتە کارەکەیانەوە؟ خۆیان پێ لە سەر ئەوە داگرن کە لە دەرگایان دا و دەرگاکە داخراوە. دوای سێ دەقیقە کە لەگەڵ دەرگاوانەکەدا گەڕاونەتەوە سەیریان کردووە دەرگاکە کراوەتەوە. ئەم دژایەتیە چۆن لێگەدەیتەوە؟ نیکۆدیم فۆمیج وتی، قسەکە لێرەدایە. بێگومان بکوژەکە لە ژوورەوە دانیشتووە و دەرگاکەی لەسەر خۆی کوڵم کردووە، بێگومان هەر لەوێدا ئەیانگرت. ئەگەر کۆخ کەرایەتی نەکردایە و نەچوایە بەدوای دەرگاوانەکەدا بێگومان لەو ماوەیەدا بکوژەکە دەرفەتی دەستکەوتووە و لە پلیکانەکانەوە هاتۆتە خوارێ و هەرچۆنێک بووە لە دەستیان هەڵاتووە. کۆخ بە هەردوو دەستی خاچ بۆ خۆی ئەکێشێت و سوێند دەخوا ئەگەر لەوێدا بمامایەتەوە بکوژەکە بەدەرەکەوت و بە تەور ئەیکوشتم. کوخ ئەیەوێ لە کڵێسەدا بە پێی ڕێوڕەسمی ئاسایی درودی بۆ بخوێنن. هەهەهە. ئیلیا پیترۆڤیچ وتی کەواتە کەس بکوژەکەی نەبینیوە؟ سکرتێرەکە کە لە جێگای خۆی گوێ قوڵاغ دانیشتبووتی چۆنی ئەبینن شوێنەکە لە کەشتی نۆ حەچێ نیکۆدیم فۆمیچ بە گەرمی کەوتەوە قسەوتی مەسلەکە ئاشکرایە هەر زۆر ئاشکرایە ئیلیا پیترۆڤیچ بەرپەرچی دایە وتی، نەخێر، بە هیچ جۆرێک ئاشکرا نییە. چیتە؟ نەخۆشیت؟ سکرتێرەکە کە لە شوێنەکەی خۆی دانیشتبوو سەرگەرمی نامەکان بووتی ئەو کاتەی مۆری بڕیارەکەی کرد بە زەحمەت قەڵەمکەی گرتبوو. ئیلیا پیترۆڤجیش بەدەم ڕێخستنی کاغەزەکانەوە لە جێگەی خۆیەوە دەنگی هەڵبڕیوتی تۆ دەمێکە نەخۆشیت؟ ئیلیا پیترۆڤچ نەخۆشەکەی لە کاتی بێهۆشکەوتنەکەی دابینی بەڵام کە هاتەوە هۆشخۆی زوو لی دوورکەوتەوە. ڕاسکۆڵنیکۆف لە ژێر لێو وەڵامی دایە وتی لە دوێنێ شەوە ئیلا پیترۆڤیز وتی ئایا دوێنێ شەو لە ماڵ هاتبوویتە دەرەوە ڕاستکڵنیکە وتی بەڵێ لە دەرەوە بووم ئیلا پیترۆڤیز وتی بە نەخۆشی ڕاستکۆڵنیکۆ وتی بەڵێ بە نەخۆشی ئیلا پیترۆڤیز وتی لە سەعات چەندە ڕاستکۆڵنیکۆ وتی دوای سەعات حوتی شەو ئیلیا پیترۆڤیچ وتی، ببورە، لێت بپرسم بۆ کوێ چوویت؟ ڕاسکۆڵنیکۆڤ وتی، بۆ سەر شەقام. ئیلیا پیترۆڤیچ وتی، وەڵامێکی کورت و ڕوون. دەنگی ڕاسکۆڵنیکۆڤ ڕەق و ناوبەناو بوو، ڕەنگی ببووە کاغەزی سپی و چاوە سوور داگەڕاو و ڕەشەکانی بەرامبەر بە ڕوانینی ئیلیا پیترۆڤیچ نەوی بوون. نیکۆدیم فۆمیچ وتی لەسەر پێ خۆی ناگرێت و تۆیش؟ بەڵام ئیلیا پیترۆڤیچ بە شێوازێکی تایبەتی وەڵامی دایەوە قەیدی نییە. نیکۆدیم فۆمیچ ویستی شتێکی تر بڵێ بەڵام کە چاوی بە سکرتێرەکە و کەوت و بینی ئەویش لێی ڕاماوە بێدەنگ بوو لە پرەکە هەموو بێدەنگ بوون دۆخێکی سیر بوو. ئیلیا پیترۆڤچ سەرنجام وتی زۆر چاکە با دوانەکەویت. ڕاسکۆڵنیکۆف چووە دەرەوە و تەنیاوەندەی گوێ لێ بوو کە لە کاتی چوونە دەرەوەیدا باسەکە گەرم بوو. دەنگی پرسیارکردنی نیکۆدیم فۆمیچ لە هەموویان دیارتر بوو. ڕاسکۆڵنیکۆف لە شەقامەکەدا تەواو هاتەوە هۆش خۆی. لە کاتێکدا کە ئەیویست بە پەلە بگاتەوە ماڵێ، لەگەڵ خۆیدا ئەیوتەوە. پشکنین پشکنین هەر ئێستا کەونە پشکنین ئای ڕێگرانە گومانیان لە منە جارێکی دی ترس لە نوکی پێ و تا تەوقی سەری داگرت ئەی ئەگەر پشکنی بێتیان چۆن چۆن ئێستا لە ژوورەکەمدا بن باشە ئەمەی ژوورەکەی نە هەواڵێک و نە کەسێک هاتۆتە ناوی تەنانەت ناستایش دەستی لە هیچ نەداوە وەلی خدایە چۆن توانیبووی ئەم هەموو شتانە لەو کونەدا دابنێ؟ ڕاسکۆڵنیکۆڤ خۆی کوتایە سوچەکەوە، دەستی خستە ژێر کاغەزە دیوارییەکان و کەوتە دەرهێنانی شتەکان و پڕکردنی گیرفانەکانی، تێکڕا هەشت پارچە شت بوون، دوو قوتووی بچووک کە گوارەیان تیابوو یان شتێکی لەو بابەتە کە چاک تەماشای نەکردن، چوار کیسەی بچووکی چەرمین، پاشان زنجیرێک کە بە کاغەزی ڕۆژنامەکەیەوە پێچرابوو. شتێکی تریش کە هەر بە کاغەزی ڕۆژنامەوە پێچرابوو زیاتر لە میدالیا چوو ڕاستکۆڵنییکۆف شتەکانی خستە گیرفانە جیاوازەکانی و یعنی گیرفانی پاڵتۆ و گیرفانی لای ڕاستی پانتۆڵەکەی هەوڵیشیدا زۆر بەرچاو نەکەون جانتا پارە بچووکەکەشی لەگەڵ شتەکانی تردا هەڵگرت اینجا لە ژوورەکەی هاتە دەرێ و ئەم جاریان بە تەواوی دەرگاکەی کردەوە هەنگاوی خێرا و پتەوی ئەنا. هەر چەندە هەستی ئەکرد تەواو ڕوخاوە بەڵام بە چاکی ئەیزانی چیەکا. ئەو لەوە ئەترسا لە دوایەوە بن. لەوە ئەترسا دوای نیو سەعات یان چارەکێک فەرمانی چاودێری کردنی دەربچێ. بۆیە ئەبوو هەر چۆنێک بووە پێش ئەو وادەیە ئاسەواری کارەکەی بە هیچ جۆرێک نەهێڵێ. ئەبێت تا هێشتا هێز و توانای بیرکردنەوەی ماوە کارەکانی ئەنجام دا. بەڵام بۆ کوێ بچێت کەمێک لەمەوبەر بڕیاری دابوو هەموو شتەکان فرێبدات تا ڕووبارەکەەوە بۆ ئەوەی نیشانەکانی لە ئاودا نەمێنێت و کارەکەی تەواو بێت لە کاتی و ڕێنەی شەو لەو کاتانەدا کە چاک لە بیرەتی چەند جارێک ئەیویست هەستێت و بکەوێتە ڕێ ئەم بڕیاری دابوو کە تا بکرێت زووتر هەموو شتەکان لەناو ببرێت بەڵام ڕزگاربوون لەو شتانە هەروا ئاسان نەبوو نزیکەی نیو سعات یان ڕەنگە زیاتر بێ کە بە کەناری یەکاترینسکی ئەڕشت کە گەشتە ئەو پلیکانانەی کۆتایی ڕووبارەکەیان پێهات بە چاکی هەڵیە سنگان وەلێ تەنانەت بیری ئەنجامدانی بڕیارەکە بە مەحاڵە هاتە بەرچاو چونکە یان لەسەر تەختی دارە پتەو گەورەکان کە نزیک بە پلیکانەکان بوون ژنە جلشۆرەکان وەستابوون و جلیان شت یان بەلەمەکان هەر لەو ناوەدا لەنگەریان خستبوو بێجگە لەمانە خەڵکانێکی زۆر لە هەموو لاوە لە هات و چۆدابوون و دەشیا لە هەر لایەکی کەنارەکە و بیبین و سەرنجیان بۆ خۆی ڕابکێشێت بێگومان هەر کەسێک بە تایبەتی بەرە و داوێنی ڕووبارەکە بێت و بوەستێت و شتێک فڕێبداتە ئاوکەوە گومانی لێکرێت خۆگەر پێستە چەرمینەکان بکەونە سەر ئاو نقم نەبن ئیتر ئەبێت چی ڕووبدا هەڵبەتە ئەمە وا دەرەچێت هەموو کەسێک ئەیبینێت ئێستا بێجگە لەوانەیش هەموو ئەوانەی بێدا تێپەڕن کە بەم ئەگەن پیایدا هەڵڕوانن وەگەوەی بێجگە لە چاودێریکردنی ئەم کاری تریان نەبێت ڕاست کۆڵنییکۆف بیریە کردەوە ئەمە بۆ وایە ڕەنگە من لای خۆمەوان بێتە بەرچاو سەرنجام ئەوەی بەبیرداهات کە ڕەنگەوە چاکتر بێ بڕوا بۆ دەوروبەری ڕووباری نیڤە ئەوێ هەم خەڵکی کەمترە و هەم دوورترە لە بینین، بەهەرحاڵ فڕێدانی شتەکان لەوێ ئاسانتر و دڵنیاترە و لە هەموویش گرنگترەوەیە لەم شوێنەوە دوورە کە کارەساتەکە تیایدا ڕووداوە. لە پرێکدا سەری لەوە سوڕما کە چۆنە وا نیو سەعاتی تەواوە بە دەرد و نیگەرانیەکی زۆرەوە لەم جێگا پڕ لە مەترسیەدا وێڵ و سەرگەردان ئەسوڕێتەوە و ئەم بیرەی ئێستای بۆ نەهاتووە، هەروەها چۆن لە بەرەوەی جارێک لە خەودا یان لە کاتی وڕێنەدا بڕیارێکی داوە و ئێستا نیو سەعاتی تەواو بە بێهودەیی دێتوەچێ. ڕاسکۆڵنیکۆف لەم دواییەدا خەیاڵی پەرت و گەلێک زوو شتی لە بیرە کرد، خۆی هەستی بەمە کردبوو، بۆیە ئەبوو هەنووکە زۆر پەلە بکا. لە شەقامە بەرفراوانەکەی فاوە بەرەو ڕووباری نیڤا بەڕێکەوت وەلێ لە ڕێگادا بیرێکی تری بۆ هات بۆنیڤا، بۆ ناو ئاو. ئایا وا باشتر نییە بڕوا بۆ شوێنێکی زۆر دوور؟ بۆ نموونە بۆ دوورگەکان؟ لەوێ لە شوێنێکی زۆر چەپک، لە شەخەڵێکدا، لە ژێر دەوەنێکدا، هەموو شتەکان بخاتە چاڵێکە و درەختێکیش بکا بە نیشانە؟ هەرچەندە وای هەست دەکرد کە ناتوانێ لەو چرکەساتەدا داوەرییەکی باش و ڕوون بکا، بەڵام ئەم بیرۆکەی لابێ خەوش بوو. وەلێ نەیتوانی بگاتە دورگەکانیش پێشاتێکی تری هاتە سەر ڕێ هەر ئەوەندەی لە شەقامە فراوانەکەەوە گەشتە گۆڕەپانەکە لە ناکاو لە لای چەپی خۆیەوە ڕاڕەوی حەسارێکی بینی کە دیوارەکانی بچووکترین کون و ڕۆچنیان تیانە بوو لە ناو حەسارەکەدا هەر یەکسەر لە دوای دەرگای دەرەوە بەلای ڕاستە دیوارێکی قایمی بێ سپی کاری ماڵێکی چوار قاتی دراوسێ زۆر درێژ ببووەوە، لە لای چەپیشەوە هەر بە ڕیزی دیوارەکەدا و ڕاست لە دوای ڕاڕەوەکەوە دیوارێکی لە تەختە دروستکراو بە درێژایی بیست پێ لە ناو حەسارەکەدا درێژ بۆتەوە و بە لای چەپدا دائەگەڕێ. ئەوە شوێنێکی تەریکی بێ ڕۆچ نەبوو کەورتکە و پرتکەی ساختمانەکەیان تێفرێدابوو تۆزێک لەولاترەوە لە کۆتایی دیوارەکەدا لە پشت دیوارە تەختەکەوە سوچی کەپرۆکەیەکی لەبەر دروستکراوی نزم و دووکەڵاویت بەرچاوکەوت کە لە بەشێکی وەرشەچوو ڕەنگە ئێرە شوێنی تایە و دارتاشی و شتی لەو بابەتە بێت هەموو شوێنەکە تا ڕادەیەک هەر لە بەر درگاکەوە تۆز و گەردی ڕەشی خەڵوزی گرتبوو لە پڕا ڕاست کۆڵنییکۆف وای بە بیردا هات چاکە شتەکان فرێدەم و بۆی دەربچم لەبەرەوەی ڕاستکۆڵنییکۆف کەسی لە حەسارەکەدا نەبینی لە دەرگا گەورەکەی دەرەوە هاتە ژوورێ هەر لەوێدا لە نزیک دەرگاکەوە ئاوەڕۆکەی بینی کە تەکی دابووە دیوارە تەختەکەوە لەم دەزگایەنەدا کە ئاسایی کرێکار عارەبانەچی و لەو بابەتانی تیا زۆر بن ئەم شتانە هەن لە سەرووی ئاوەڕۆکەوە بە دیوارە تەختەکەوە وەک کارێک یاسایی بە نووسینێکی تۆخ کە زیاتر بۆ گاڵتە بوو نووسرا بوو لێرەدا وەستان قەدەغەیە ئێرە بەلانی کەمە ئەوی باشە جێگای گومان نییە کە بۆ یەکێک هاتۆتە ژوورێ وەستاوە پاشان جارێکی دی بە خۆی وتەوە وا چاکە هەمووی لێرەدا هەڵڕێژم و بڕۆم کە ڕاستکۆڵنییکۆف جارێکی تر تەماشای ئەم لاو ئەو لای خۆی کرد و دەستی بۆ گیرفانی برد لە پرێکدا لە پاڵ دیوارەکەی دەرەوەدا لە نێوان دەرگا و ئاوەڕۆکەدا کە مەترێک زیاتر نەبوو چاوی بە بەردێکی گەورەی بیراز نەکراو کەوت کە ڕەنگە 25 کیلۆ کێشی بێ و ڕێک پاڵی دابووە دیوارە بەردینەکەی شەقامەکەوە. پشتی ئەم دیوارە شەقام و شۆستە بوو. دەنگی ئەو هات و چۆکەرانە کە هەرگیز لەو شوێنانەدا کەم نابنەوە بە چاکی ئەبیسرا، بەڵام لە پشت دەرگاکەوە کەس ئەوی نەئەبینی تەنیا مەگەر لە شەقامەکەوە بێتە ژوورەوە. ئەشیا ئەمەیش ڕووبدا بۆیە پێویستی بە پەلە کردن بوو. ڕاسکۆڵنیکۆف بە سەر بەردەکەدا چەمایەوە بە هەردوو دەستی توند بەشی سەرەوەی گرت و هەموو هێزی دایە خۆی تا لە جێگاکەی جوڵاندی بۆشاییە کەوتە ژێر تاشە بەردەکە کە لە چاڵێکی بچووکە چوو بە پەلە هەرچیەکی لە گیرفاندا بوو دەری هێنا و خستیە چاڵەکەوە جانتای پارە کەوتبووە سەر هەموو شتەکانی ترەوە هێشتا چاڵەکە شتی تریە گرت پاشان بە بەردەکەدا نووسایەوە و بە تەکانێک وەک جارانی خۆی لێکردەوە بەردەکە ڕێک وەک پێشوو لێ هاتەوە تەنیا ئەوە نەبێ کە کەمێک زۆر کەم بەرزتر لە جاران ئەینوان وەلێ ڕاستکۆڵنییکۆف هەندێک خۆڵی بە دەوری بەردەکەدا کرد و بە پێ باش کوتایەوە ئیدی هیچ دیار نەما ڕاسکۆڵنیکۆف دوای ئەمە هاتە دەرەوە و ڕووی لە گۆڕەپانەکە کرد، جارێکی تر بەختەوەرییەکی یەکجار زۆر وەگەڵ خۆشحاڵی لە نووسینگەی پۆلیسدا هەستی پێکرد، بۆ چرکەساتێک هەموو گیانی داگرت. ئاسەواری تاوانەکە هەمووی کەوتە ژێر خاکەوە. کێ ئەوەی بەبیردا دێت ژێر ئەو بەردە بگەڕێ؟ ڕەنگە بەردەکە لەو کاتەوە لەوێ بێ کە ئەو ماڵە کراوە و ئەوەندەی تریش هەر لەوێدا بمێنێتەوە ئەگەر بیشی دۆزنەوە چێ گومان لەم نەکە هەموو شتێک تەواو کەسی شاید نییە بەسەرمەوە دە پێکەنین بەڵێ. پاشان لە ئایندەدا بیری لەوە کردەوە کە چەندە پێکەنینێکی پڕ لە تووڕەیی و بچووک و بێ دەنگ و درێژخایەن بوو. تا ماوەیەک هەر پێکەنی. واتە بە درێژایە و کاتەی بە گۆڕەپانەکەدا تێپەڕی هەر پێکەنی. بەڵام کە گەشتە شەقامی کاف. ئەو شوێنەی سێ ڕۆژ لەوە بەرتووشی کچەکە هاتبوو لە پڕا پێکەنینەکەی بڕا. بیرۆکەی تر خزانە ناو مێشکێوە وای هاتە بەرچاو کە تێپەرین بە لای ئەو سەکۆیەدا کە لەو کاتە دا دوای ڕۆشتنی کچە گەنجەکە لە سەری دانیشت و بیری کردەوە زۆر قێزەونە هەروەها زۆر ناخۆشە بێ ئەگەر جارێکی تر تووشی ئەو سمێڵ بابڕە ببێتەوە کە لەو کاتەدا بیست کۆپیکی دایە لەبەر خۆیوتی نەفرەت لە شەیتان.